بەناوی خودای بەخشندە و میهرەبان. ڕووی گرژ کرد و ڕووی وەرگێڕا مەبەست پێغەمبەرە صلی الله عليه وسلم کاتێک عەبدوڵای کوڕی ئوم مەکتوم کە ئیماندارێکی نابینا بوو هات بۆ خزمەتی ئەویش هەندێک لە سەرانی قڕیشی کۆکردبووەوە بە ئومێدی هیدایەتیان عەبدوڵا وتی ئەی پێغەمبەری خدا خدا چی فێر کردویت منیش فێر بکە پێغەمبەر صلی الله علیه وسلم پێی ناخۆش بوو کە قسەکانی پێدەبڕێت لەبەرەوە ڕووی گرش کرد و ڕووی وەرجێڕا بۆیە سەتای ئەم سوورەتە دابەزی کە گلەیە لە پێغەمبەر صلی الله علیه وسلم لەبەرەوەی نابیناکە هات بۆ لای جاتۆ چزانیت بەڵکو ئەو هاتبێت تا دڵ و دەرونی خاوێن بکاتەوە یاخود ئامۆژگاری وەربگرێت تا ئامۆژگاریەکە سوودی پێ بگەێنێت بەڵام ئەوەی کە خۆی بێنیاز نیشان دەدات و نایەوێت ڕێنمایی وەربگرێت تۆ لەگەڵ ئەودا کۆ دەبیتەوە و گرنگی بەو دەدەیت و ڕوو لەو دەکەیت جاتۆ هیچ گوناهبار نابیت کە ئەو ئیمانی نەوێت و پاک و پوختەکردنی دەرونی نەوێت بەڵام ئەوەی کە خۆی هاتۆتە لات و کۆشش دەکات و مەبەستێتی کە شارەزای بەرنامەی خودا ببێت لە کاتێکدا ئەو لە خودا دەترسێت ئەوە تۆ گوێ بەو نادەیت و خۆتی لێ بێ ئاگا دەکەیت نەخێر وا مەکە و وا مەبە چونکە بەڕاستی ئەم ئاەتانە ئەم سوورەتە یادخستنەوە و ئامۆژگاریە جا کەسێک بیەوێت ڕێنمویی وەرگێت ئەوە یادی دەکات ئەو قورئانە لە چەندین لاپەڕەی بەڕێز و پیرۆزدا هەڵگیراوە و لە لەوح المەحفوظ وەرگیراوە کە بەرز و بڵند و پاک و خاوێنن بەدەستی فریشتە نووسەرەکان کە بەڕێز و خوداناس و ملکەچ و فەرمانبەردارن ئەی ئادەمی زاد بەکوشت بچیت چەندە کافرە سپڵەیە چەندە خودا نەناس و یاخیە یاخود بە کوشت شێت ئادەمی زاد چی وای لێ کردووە کە کافر بێت چ پاساوێکی هەیە بۆ خوددا نەناسی و یاخی بوون بۆ بیر ناکاتەوە خوددا لە چی دروست کردووە لە نوتفەیەک لە خاڵێکی زۆر بچووک کە بە چاو نابیندرێت دروستی کردووە و هەموو ئەندامانی دەروون ناوی پێبەخشیوە و ئەندازە گیری وردی لە دروستکردنیدا ئەنجام داوە کات و شوێنی لەدایک بوون و مردنی بۆ دیاری کردووە لەوە دوا ژیانی بۆ ئاسان کردووە و سەرپشتی کردووە لە پەی ڕەوی کردنی ڕێگەی چاکە یا خراپە ئیمان یا کوفر دوای ئەوەی کە دەست نیشانی هەردووچانی بۆ کردووە و سەرنجامی ڕوون کردوتەوە لەوە دوا دەیمرێنێت و دەیخاتە ناو گۆڕەوە پاشان کاتێک بیاوێت زیندوی دەکاتەوە بەڕاستی ئەوەی کە خوددا فەرمانی پێداوە هێشتا ئادەمیزاد بەجێی نەهێناوە دەبا ئادەمیزاد سەیری خواردنەکەی بکات و سەرنجی بدات و بیری لێ بکاتەوە بێگومان ئێمە ئاومان بۆ داباراندونەتە خوارەوە چۆن دابارینێک لەوە دوا زەویمان بۆ لەت لەت کردوون بە چەکەرەی ناسچی ڕوەک اینجا دانەوێڵەمان تیادا ڕواند هەروەها ترێ و سەوزە هەروەها زەیتون و دارخورماش باخچەی دەورەدراو بە دارخورما یا درەختی تر یاخود باخی چڕ و پڕ جۆرەها میوە هاوڕێ لەگەڵ هەموو ئەو گژوجیایانەی کە خوددا کردە و ماڵات دەیخوارد لە لەوەڕگاکاندا هەموو ئەمانە ئامادەمان کردووە تا خۆتان و ماڵاتەکانتان سوودی لێوەربگرن. جا کاتێ قیامەت بەرپا بوو بەهۆی دەنگێکی بەهێزی گوێ کپکەرەوە ئەو ڕۆژە هێندە سام ناکە برا لە دەست براکەی هەڵدێت و ڕادەکات و خۆی لێ دەشارێتەوە هەروەها لە دەست دایک و باوکی لە دەست هاوسەر و کوڕەکانی لەو ڕۆژەدا هەر کەسێک لەوانە ئەوەندە سەرگەرمی کێشەی خۆیەتی ناتوانێت فریایی کەسی تر بکەوێت لەو ڕۆژەدا ڕوخسارانێک گەش و جوان و ڕون و شادن دەم بە پێکەنین و مژدە و شادیان لێ دەدرەوشێتەوە لەو ڕۆژەدا ڕوخسارانێکیش هەن کە گرژ و تاڵ و ترش و تۆزاوی و پەست و غەمجینن دێزی و ڕەشی و تاریکی دای پۆشیون ئەوانە بێباوەڕ و خوددانە ناس و تاوانبار و گوناهکارەکانن